چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سوورەتەکانی قورئاندا هاتوون، ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بۆ پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت، بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن. هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە، زاناکان لە هەندێکی دواون، هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە. ئەمە کتێب و پەیامێکە لەو پیتانە پێکهاتووە، کە ئایەت و یاساکانی بە شێوەیەکی ڕاست و دروست پێکەوە پەیوەست کراون و جۆشدراون، پاشان درێژەیان پێدراوە و ڕوون کراونەتەوە لەلایەن زاتێکەوە کە دانا و بەئاگا و لێزانە. گرنگترین پەیامی ئەوەیە کە جگە لە خودا کەس مەپەرستن بەڕاستی من واتە محەممەد صلی الله عليه وسلم لەلایەن خداوە ترسێنەر و مژدەدەرم بۆتان هەروەها خەڵچینە داوای لێخۆشبوون لە پەروەردگارتان بکەن لەوە دوا بگەڕێنەوە بۆ لای ئەو کاتە بە چاچی دەتان ژێنێت بە ژیانێکی چاک تا کاتێکی دیاری کراو هەروەها پاداشتی هەموو خاوەن چاکەیەک بە زیادەوە دەداتەوە خۆ گەر ئێوە پشت هەڵکەن و گوێڕایەڵی فەرمانی خودا نەبن ئەوە بەڕاستی من دەترسم کە سزای ڕۆژێکی گەورە و سەخت یەخەتان پێ بگرێت کە ڕۆژی قیامەتە یا ئەو ڕۆژەی خدای گەورە لە ناوتان دەبات ئاگادار بن بەڕاستی ئەو خودانەناسانە خۆیان دادەنوێنن بۆ ئەوەی بە خەیاڵی خۆیان بەوە خۆیان لە خدای گەورە یا لە پێغەمبەر بشارنەوە ئاگاداربن کە خودا ئاگای لێیانە کاتێک دەچنە ناو جێگەوە و خۆیان دادەپۆشن هەروەها دەزانێت چی دەشارنەوە و چی ئاشکرا دەکەن لە کردار و گفتار و نیەتیان چونکە بەڕاستی ئەو خدایە زانایە بەوەی لە دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە هیچ زیندەوەرێک نییە لەم زەویەدا ڕسق و ڕۆزیەکەی لەسەر خوددا نەبێت و ئاگادارە بە شوێنی حەوانەوە و شوێنی دەرچوونیان هەموو شتێک تۆمارە لە دۆسیەی ئاشکرادا لە لەو حل مەحفوظ ئەو خودایە زاتێکە ئاسمانەکان و زەوی لە ماوەی شەش ڕۆژدا دروست کرد تەختی فەرمانڕەوایەتی کە دروستکراوێکی زۆر گەورە و شکۆمەندە لەسەر ئاو بوو تا تاقیتان بکاتەوە کە چێتان کاری چاکتر ئەنجام دەدات فەرمان بەردارێکی چاکە سوێن بە خوددا ئەگەر بڵێت بەڕاستی ئێوە زیندوو دەکرێنەوە دوای مردن بێگومانەوانەی کە بێ باوەڕبوون دەڵێن ئەم قسە و باسە هیچ نییە تەنها جادوویەکی ئاشکرایە. سوێن بە خودا ئەگەر سزادانیان دوابخەین تا چەند کاتێکی دیاریکراو ئەوە بێگومان بەگاڵتەوە دەڵێن، چی؟ ئەو سزایەی بەندکردووە و دوای خستووە و کوا بۆ پێش نایەت؟ ئاگاداربن ئەو ڕۆژەی یەخەیان پێدەگرێت کەسیان لێی دەرباز ناکرێن و لە کۆڵیان نابێتەوە، ئەو سزایەش کە ئەوان گاڵتەیان پێدەکرد دەیانگرێتەوە. سوێند بە خودا ئەگەر خێر و خۆشی و ئاسودەییەکمان بە ئادەمیزاد بچێژین لەوە دوا بۆ تاقیکردنەوەی لێی بسێنینەوە ئەوە بەڕاستی دەبینیت ئەو کەسە نائومێد و بێهیوا و سوپاس ناپەزێڕە و قسە و گفتاری بۆنی بێباوەڕی و خودا نەناسی لێ دێت هەروەها ئەگەر دوای ئەو تنگانە و ناخۆشیی کە تووشی بوو ناز و نیعمەتی پێ بچێژین ئەوە بێگومان دەڵێت ئیتر هەرچی هەژاری و ناخۆشیە لە کۆڵم بۆتەوە و بەسەر چووە چونکە بەڕاستی زۆر خۆشحاڵە و شانازی بەخۆیەوە دەکات و لەخۆی بایی دەبێت وادەزانێت هەروا ژیانی بەردەوام دەبێت جگە لەو کەسانەی کە خۆگر و ئارامگر بوون و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە خۆشی و ناخۆشیدا سروشتی خودا ناسیان ناگۆڕێت ئا ئەوانە لێخۆشبوون و پاداشتی گەورە و فراوانیان بۆ هەیە. جا لەوانەیە تۆ ئەی پێغەمبەر واز بهێنیت لە هەندێ لەو باسانەی کە بە وەحی بۆت ڕەوانە کراوە و دڵتەنگ و سەغڵەت بیت نەوەکو بڵێن ئەوە بۆ گەنجینەیەک لە زێڕ و زیو دانەبەزیوەتە سەری یا فریشتەیەک بۆ گەیاندنی پەیامەکە نەهاتووە لەگەڵیدا تۆ خەفەت مەخۆ چونکە بەڕاستی تۆ تەنها ترسێنەری خودا خۆیشی ئاگادار و چاودێرە بەسەر هەموو شتێکدا حسابیان بۆ دەکات بەڵکو لەگەڵ ئەو هەموو بەڵگانەدا ئەوانە دەڵێن کە محەممەد قورآانی هەڵبەستووە پێیان بڵێ جا ئێوەش دە سوورەتی هەڵبەسترا و وێنەی ئەم قورآانە بهێنن هەرکەسیش لە خودای گەورە بەدەر دەتوانن بانگ بکەن بۆ هاوکاریتان پەنای بۆ بەرن ئەگەر ڕاست دەکەن، جا ئەگەر خودا نەناسان نەهاتن بەدەم ئەم داوایەتانەوە ئەوە ئیتر چاک بزانن و دڵنیابن کە بەڕاستی ئەم قورئانە هەر بە ئاگاداری خودای گەورە دابەزێنراوە و بشزانن جگە لەویش خودایەکی تر نییە ئایا ئیتر ئێوە ئەی بێ باوەڕان ملکەچ دەبن؟ هەر کەسێک تەنها ژیانی دنیا و ڕازاوەیی و خۆشگوزەرانیەکەی بوێت ئەوە پاداشتی هەوڵ و کۆششی ئەو جۆرە کەسانە دەدەینەوە لە دنیادا ئەوانیش تێیدا هیچیان لێکەم ناکرێتەوە ئەوانە ئەوانن کە لە ڕۆژی دواییدا جگەل لە ئاگری دۆزەخ هیچ چیتریان بۆ نییە و ئەوەی کە کردیان لە دنیادا پوچەڵ بۆەوە و بێ نرخە هەروەها ئەو کار و کردەوەی کە دەیان کرد بەتاڵ و پوچ و بۆشە ئایا ئەو جۆرە کەسانەی کە باسکران وەکو ئەو کەسە وایە کە لەلایەن پەروەردگاریەوە هەموو شتێکی بۆ ڕوون کراوەتەوە ئەمیش باوەڕی پێەتی چونکە پێغەمبەرێک بەڵگەنامەی خوددا دەخوێنێتەوە و لە پێش ئەمیشەوە پەیامەکەی موسا کە تەوراتە پێشەوا و ڕەحمەت بووە ئەو جۆرە کەسانەی کە ژیر و هۆشمەندن باوەڕی پێدەهێنن جا ئەو دەستە و کۆمەڵانەی کە باوەڕ بەم پەیامە ناکەن ئەوە ئاگری دۆزەخ چاوەڕێیانە نەکەی تۆ لە جۆرە گومانێکدا بیت لەم قورآانە و لەم پەیامە چونکە بەڕاستی ئەوە حەقیقەتە و لەلایەن پەروەردگارتەوە بۆت ڕەوانە کراوە بەڵام زۆربەی خەڵکی باوەڕ ناهێنن کێ لەوە ستەمکارترە کە درۆ بە ناوی خوداوە هەڵببەستێت بەوەی کە بڵێ خودا هاوەڵ یان کوڕی هەیە ئەوانە نیشانی پەروەردگاریان دەدرێن و شایەتەکانی قیامەت کە فریشتە و پێغەمبەران و بەنگخوازانن دەڵێن ئەوانە ئەوانن درۆیان کرد بەدەم پەروەردگاریانەوە ئاگادار بن نەفرەتی خوددا لەسەر ستەمکارانە ئەوانەی بە نەرمونیانی و لەسەرخۆ بەرهەڵستی پەیامی خوددا دەکەن و بەلاری دەیانەوێت و دەیانەوێت بە هەڵە و ناتەواوی بیناسێنن بە خەڵکی و ئەوانە بە ڕۆژی دوایی بێ بڕوان ئا ئەوانە خودایان دەستەوستان نەکردووە لە زەویدا لە دەستی خوا دەرچن بێجگەل لە خوددا هیچ پەناو یارمەتیەکیان نییە کەس فریایان ناکەوێت و سزایان بۆ چەم بەرامبەر دەکرێت ئەوانە لە دنیادا ئەوەندە ڕقیان لە حەق و ڕێگەی خوددا بوو ئەوانە نەیان دەتوانی گوێ بگرن و ڕاستی ببینن. ئا ئەوانە ئەوانەن کە خۆیان فەوتاند و ئەو باس و درۆیانەی کە لە دنیادا هەڵیان دەبەست لێیان ون بوو. بەڕاستی ئەوانەی بڕوایان هێناوە بە خودا و ڕاستی بەرنامەکەی، کردەوە چاکەکانیشیان ئەنجام داوە و گەڕاونەتەوە بۆ لای پەروەردگاریان و ملکەچ و دڵ ئارام بوون لە بەرامبەر فەرمانەکانی، ئا ئەوانە خاوەن و نیشتەجێی بەهەشتن و بە هەتا هەتایی تێیدا دەمێننەوە. وێنەی ئەم دوو کۆمەڵە، کۆمەڵی ئیمانداران و کۆمەڵی بێباوەڕان وەک کوێر و کەڕ چاوساغ و بیسەر وایە. ئایا ئەم دوانە وێنەیان وەک یەکە؟ ئەوە بۆ بیر ناکەنەوە؟ سوێند بە خودا، بەڕاستی ئێمە نوحمان نارد بۆ لای قەوم و خزمەکانی پێی وتن، بێگومان من بۆ ئێوە داسڵەکێنەرێکی ئاشکرام، ئەگەر لە فەرمانی خودا دەرچن تووشی سزا دەبن، خۆ ئێوە باش من دەناسن، کە جگە لە خودا کەس و هیچی تر نەپەرستن، چونکە من بەڕاستی دەترسم سزای ڕۆژێکی بە ئێش یەخەتان پێ بگرێت هەمووتان لەناو بچن. جا ئەو دەستە دەسەڵاتدارەی کە بێباوەڕبوون لە هۆزی نوح وتیان، ئێمە تۆ تەنها وەک یەکێک لە خۆمان دەبینین و نابینین ئەوانەی شوێنی تۆ کەوتوون جگەل لەوانەی کە هەژار و داماوەکانمان و دووربین نین و ژیریان کەمە و سادەن هەروەها نابینین ئێوە هیچ شتێکی زیاترتان بەسەر ئێمەدا هەبێت بەڵکو ئێمە واگومان دەبین ئێوە درۆزنن نوح وتی ئەی خزمەکانم هەواڵم بدەنێ ئەگەر من لەسەر ڕێگەو بەرنامەیەکی ڕاست و دروست بم لەلایەن پەروەردگارمەوە و خێر و چاکە و بەزەیی خۆی پێبەخشی بم لەلایەن خۆیەوە ئینجا ئەمانە لە ئێوە شاراوەتەوە و نایبینن ئایا بە زۆر ئیمان لە دڵتاندا دروست بکەین و بتەنخینە سەر ئەم ڕێگەیە لە کاتێکدا ئێوە لی بێزارن و خوازیاری نین ئەی خزمەکانم، خۆ من لە بری ئەم بانگەواز و ئامۆژگاریانەم داوای هیچ ماڵ و خەرجیتان لێ ناکەم، کرێ و پاداشتم تەنها لە لای خودایە، من هەرگیز ئەوانەی بڕوایان هێناوە لە خۆم دوور ناخەمەوە و دەریان ناکەم، چونکە بێگومان ئەوان دەگەن بە خودای خۆیان، حیسابیان لە لای خودایە. بەڵام بەڕاستی من ئێوە دەبینم هۆزێکن خۆتان جێل و نەفام دەکەن بەوەی کە بەکەم سەیری ئیماندارانی دەوری من دەکەن لەبەر بێکەسی و هەژاریان ئەی خزمەکانم چێ دەتوانێت یارمەتیم بدات بەرامبەر خدای گەورە لە سزای خدا بم پارێزێت ئەگەر و ئیماندار و دۆستانەی خدا دەربکەم و لە خۆمیان دوور بخەمەوە ئایا بیر ناکەنەوە کەشتیوا ناشێت و دروست نییە بۆ کەسێک خدا ناز بێت خۆ من پێتان ناڵێم گەن جنەکانی خودا لای منە و من شتی نادیار و غەیبیش نازانم ناشڵێم بەڕاستی من فریشتم هەروەها ناڵێم بۆ ئیماندارانەی لە بەرچاوی ئێوە کەم نرخن خدای گەورە هەرگیز خێریان بەسەردان ناڕژێنێت خدا خۆی ئاگادارە بەوەی لە دەرونیاندا هەیە بێگومان من ئەو کاتە ئەگەر وا بکەم لەستەم کارانم خەڵکەکە وتیان ئەی نوح بەڕاستی زۆر لەسەری چوویت و زیاد لە پێویست بەربەرەکانی و شەڕە قسەت لەگەڵدا کردین دەی ئەو سزایەمان بۆ بهێنە کە هەڕەشەی پێ دەکەیت و هەمیشە باسی دەکەیت و دەمانترسێنی پێی ئەگەر تۆ لە ڕاستگۆیانیت نوح لە وەڵامدا وتی ئەوە بەدەست خودایە و بەڕاستی تەنها ئەو بۆتان پێش دەهێنێت ئەگەر بیەوێت و ئێوە دەستەوسان کەری خودا نین ناتوانن ئەستەمە دەرباز بوونتان وادیارە ئامۆژگاری و دڵسۆزیم سوودتان پێناگەیەنێت، ئەگەرچی بمەوێت بەردەوامیش بم لەسەر ئامۆژگاریتان. ئەگەر خودا بیەوێت سەرگەردانتان بکات، ئەوا ئەو زاتە پەروەردگارتانە و هەر بۆ لای ئەویش دەبرێنەوە. بەڵکو بێباوەڕانی مەککە دەڵێن، ئەم باس و بابەتە محەممەد خۆی هەڵیبەستووە. تۆش بڵێ، ئەگەر من هەڵیبەستم ئەوە تاوانەکەی لەسەر خۆمە و منیش دوورە پەرێز و بەریم لەو تاوانەی کە دەیکەن. سەرەنجام وەحی و پەیامی خودا ڕەوانە کرا بۆ نوح کە چاک بزانە بەڕاستی هەرگیز کەسی تر بڕوا ناهێنێت لە قەومەکەت جگەلەوەی کە بەڕاستی بڕوای هێناوە کەوابوو خەفەتبار مەبە بەو کردەوە ناشرین و ناپەسندانەی ئەنجامیان دەدا کەشتیەکەش دروست بکە بە چاودێری و فەرمانی ئێمە کاتی تۆفانەکە تکامان لێ نەکەیت بۆ ئەوانەی لە سنووری ڕاستی دەرچوون و تاوان بارن چونکە بەڕاستی ئەوانە بڕیاری خنکاندن و تیاچوونیان بۆ دراوە نوحیش دەستی کرد بە دروستکردنی کەشتیەکە هەر جارێک تاقمێک لە هۆزەکەی بەلایدا تێدەپەڕین گاڵتەیان پێدەکرد نوح وتی ئەگەر ئێستا ئێوە گاڵتە بە ئێمە دەکەن ئەوە بەڕاستی ئێمەش ڕۆژێک دێت گاڵتە بە ئێوە بکەین وەک چۆن ئێوە گاڵتە بە ئێمە دەکەن جا لە داهاتوودا دەزانن چێ سزایەکی بۆ دێت کە ڕیسوای بکات پاشان لە قیامەتدا دووچاری سزایەکی بەردەوام و هەمیشە دەبێت. ئەم کێشەیە بەردەوام بوو هەتا ئەو کاتەی بڕیارمان هات و فەرمان دەرچوو بە لەناوبردنی بێباوەڕەکان و لە تەنورە پڕ لە ئاگرەکەوە ئەو فوارەی کرد کە ئەوە نیشانەی دەستپێکردنی تۆڵە خوداییەکە بوو ئەوسا وتمان ئەی نوح لە هەموو نێر و مێیەک جوان هەڵبگرە لە کەشتیەکەدا و ماڵ و خێزانت جگەل لەوانەی کە بڕیاریان لەسەر دراوە تووشی تۆڵە ببن بەهۆی بێ باوەڕیانەوە ئەوانە شەڵگرە کە باوەڕیان هێناوە شانی باسە کەسیش بڕوای بە نوح نەکرد و لەگەڵیدا نەبوو جگە لە کەسانێکی کەم نەبێت نوح وتی سوار بن و بڕۆنە ناو کەشتێکەوە بە ناوی خداوەیە ڕۆیشتنی و وەستانی بێگومان پەروەردگارم زۆر لێ خۆش بووە و زۆر بەبەزەییە کەشتێکەش دەیبردن بەناو شەپۆڵی وەک چیادا نوح بانجی کردە کوڕەکەی ئەوەیان کە بێ باوەڕ بوو لە شوێنێکی چەپەکدا گیری خواردبوو پێی وت ڕۆڵە گیان لەگەڵ ئێمەدا سوار بە و لەگەڵ بێ باوەڕاندا مەبە کوڕەکەی وتی پەنا دەبمە لای ئەو چیایە و دەمپارێزێت لەم زریان و ئاوە نوح وتی ئەمڕۆ هیچ پەنادەرێک نییە لە تۆڵە و خەشمی خدا کەس بپارێزێت مەگەر کەسێک خدا خۆی ڕەحمی پێ بکات ئەوسا دوای ئەم وت و وێژە شەپۆڵی ئاو دای بە نێوانیاندا و جا چووە ڕیزی خنکاوەکانەوە. پاشان فەرماندرا بە زەوی ئاوەکەت با ڕۆ بچێت بە ناختدا، ئەی ئاسمان تۆش با بەس بێت و باران مەبارێنە. ئیتر ئاوەکە ڕۆ چوو، فەرمانیش بە ڕێکی و تەواوی ئەنجام درا، کەشتیەکەش لەسەر چێوی جوودی وەستا و لەنگەری گرت و وترا، دەک دووری لە بەزەیی خودا و تیاچوون بۆ بەرەی ستەمکاران. پاش هێوربوونەوەی زریانەکە نوح هاواری لە خودا کرد و جا وتی ئەی پەروەردگارم کوڕەکەم لە خێزانی من بوو بێگومان پەیمانی تۆش ڕاستە و کاتی خۆی فەرمووت خێزانی تۆ ڕزگارن لە تیاچوون و تۆش زاناترین و دادپەروەرترینی فەرمانڕەوایانیت خدای گەورەش فەرمووی ئەی نوح بەڕاستی ئەو لە خێزانی تۆ نەبوو چونکە بەڕاستی ئەو کرداری چاک نەبوو کەوابوو داوای شتێکم لێ مەکە کە زانیاری دەربارەی نییە بێگومان من ئامۆژگاریت دەکەم کە کارێک نەکەیت خۆت بخەیتە ڕیزی نەفامانەوە ئینجا نوح وتی ئەی پەروەردگارم بەڕاستی من پەنا دەگرم بە تۆ کە داوای شتێک بکەم زانیاریم پێی نەبێت خۆگەر لێم خۆش نەبیت و بەزەیت پێم دانێتەوە ئەوە دەچمە ڕیزی خەسارەت مندانەوە ئەوسا لەلایەن خودای گەورەوە وترا ئەی نوح وەرە خوارەوە و دابەزە لە کەشتێکە و لە چیای جوودی بۆ دەشتایی بەبێوەیی و سەلامەتی لەلایەن ئێمەوە بەرەکەتی زۆرش لەسەر تۆ و ئەو کۆمەڵ و خەڵکانەی لەگەڵ تۆدان خەڵکانێکی تریش لەمە دوا دێن و لە ناز و نیعممەت بەهرەوەریان دەکەین پاشان بەهۆی لاری و بێباوەڕیانەوە سزایی بە سۆیان توش دەبێت لەلایەن ئێمەوە ئەی محەمەد ئەو باسانەی بۆمان کردیت لە هەواڵە نادیارەکانە کە بۆ دەنێرین نە تۆ دەتزانی و نە هۆز و نەتەوەکەشت پێش ئەم باسەی ئێمە جا خۆگر و بە ئارام بە چونکە بەڕاستی پاشەڕۆژ بۆ خودا ناس و پارێزکارانە بۆ لای هۆزی عادیش هودی برایانمان نارد وتی ئەی خزمەکانم خودا بپەرسن و فەرمان بەرداری ئەو بن هیچ خدایەکی ترتان نییە جگەل لەو ئێوە هیچ ڕاستێکتان نییە جگەل لە درۆ هەڵبەستن هودوتی ئەی خزمەکانم من لەسەر ئەم کار و بانگەوازە خدایەی کە بە ئێوەی ڕادەگەێنم هیچ کرێ و پاداشتێکتان لێداوا ناکەم کرێ و پاداشتم تەنها لەسەر ئەو زاتەیە کە بەدی هێناوم باشە ئەوە بیر ناکەنەوە و ژیر نابن؟ ئەی خزمەکانم داوای لێ خۆش بوون لە پەروەردگارتان بکەن پاشان بگەڕێنەوە بۆ لای ئەو ئەوە لە ئاسمانەوە بارانی زۆری پڕ بەرەکەتتان بۆ دەبارێنێت هێز و دەسەڵاتتان بۆ زیاد دەکات زیاد لە هێز و دەسەڵاتی ئاسایی خۆتان ڕوو وەرمەجێڕن لەم باس و ئامۆژگاریانە لە کاتێکدا کە هەمیشە تاوان بارن وتیان ئەی هود بەڵگەیەکی زۆر ڕۆشنت بۆ نەهێناوین تا بە تەواوی ئێمە قەناعەت بکەین کە تۆ پێغەمبەری خودایت و ئێمەش واز لە خوداکانی خۆمان ناهێنین بە قسەی تۆ ئێمە ئیمان و بڕوامان نییە بەڕاستێتی تۆ ئێمە هیچ ناڵێین ئەوە نەبێت وا دیارە هەندێ لە خوداکانمان بە خراپ دەستیان لێوەشاندویت هود وتی دەی من بەڕاستی خودا دەکەم بە شایەت و ئێوەش بە شایەت بن کە بێگومان من بەریم لەوەی ئێوە دەیکەنە شەریک و هاوەڵ بۆ خودا جگەل لە خودا خۆتان بە پەرسراوەکانتانەوە فێڵ و پیلانم لێ بکەن هەر هەمووتان کەوابوو وەرن هەمووتان کۆ ببنەوە و نەخشە بچێشن بۆ لە ناوبردنم پاشان مۆڵەتیشم مەدەن چونکە بەڕاستی من پشتم بە خودا بەستووە کە پەروەردگاری من و پەروەردگاری ئێوەشە هیچ گیانلەبەرێک نییە جڵەوی بەدەست خودای گەورەوە نەبێت بێگومان پەروەردگارم لەسەر بەرنامە و ڕێبازێکی ڕاست و دروستە جاگەر ئێوە گوێم بۆ نەگرن و پشت بکەنە ئەم بەرنمەیە ئەوە بێگومان من پێم ڕاگەیاندن ئەو بەرنامە و پەیامە خوددایەی بە مندا نێردراوە بۆتان و پەروەردگارم ئەگەر ملکەز نەبن ئێوە لە ناو دەبات و هۆزێکی تر دەخاتە شوێنی ئێوە ئێوە ناتوانن هیچ زیانێک بەو بگەێنن بەڕاستی پەروەردگاری من بەسەر هەموو شتێکدا چاودێر و بەتوانایە کاتێکیش فەرمانی ئێمە هات کە بڕیاری تیاچوونی هۆزی عاد بوو ئەوە هود و ئەوانەی بڕواان هێنابوو لەگەڵ ئەودا بوون ڕزگاریشمان کردن بەهۆی بەزەی و لێبوردەی خۆمانەوە لە سزایەکی زۆر قرس و گران بەڵێ ئەوە هۆزی عاد بوو بێباوەڕبوون و ئیمانیان نەهێنا بە فەرمانەکانی پەروەردگاریان لاشیان دا لە بەرنامەی پێغەمبەرانی خودا و شوێن فەرمانی هەموو زۆردار و سەرسەخت و خوانناسێک کەوتن جا هەر لەم جیهانەدا نەفرین لێکراو بوون و دوور بوون لە بەزەیی خوددا لە ڕۆژی قیامەتیشدا هەر نەفرین لێکراو دەبن و ئاگادار بن کە بێگومان هۆزی عاد بێ باوەڕبوون و بێوەفاییان دەربڕی بەرامبەر پەروەردگاریان ئاگادار بن کە دووری و بێ نرخی بۆ هۆزی عادی قەومی هود بۆ هۆزی ثەمودیش صاڵحی برایانمان ڕەوانە کرد وتی ئەی خزمەکانم گوێڕایەڵی خودای گەورە بکەن جگە لەو زاتە هیچ خودایەکی ترتان نییە ئەو بەرپای کردوون لە زەویدا و داوای لێکردوون کە ئاوەدانی بکەنەوە جاکەوا بوو داوای لێخۆشببوونی لێ بکەن پاشان بگەڕێنەوە بۆ لای و فەرمانەکانی بەجێ بهێنن چونکە بەڕاستی پەروەردگاری من زۆر نزیکە و نزا وەرگرە لەو کەسانەی لێی دەپارێنەوە و داوای لێ خۆشبوونی لێ دەکەن خەڵکەکە وتیان ئەی ساڵح بەڕاستی پێش ئەم باسانە تۆ لەناو ئێمەدا شوێنی هیوامان بوویت ئایا بەرگری ئەوەمان لێ دەکەیت کە شوێن شتێک بکەوین کە با و باپیرانمان شوێنی کەوتون و پەرستیانن ئێمە بەڕاستی لە گومان داین لەوەی کە تۆ بانجی ئێمە دەکەی بۆ لای و بەدبینین لێی ساڵح وتی، ئەی خزمەکانم هەواڵم بدەنێ، ئەگەر من لەسەر ڕێگە و بەرنمەیەکی ڕاست و دروست بم لەلایەن پەروەردگارمەوە و خێر و چاکە و بەزەی خۆی پێبەخشی بم لە خۆیەوە و ڕەحمەتی تایبەتیشی پێبەخشیوم باشە چێ یارمەتیم دەدات و لە سزای خوددا ڕزگارم دەکات ئەگەر لە فەرمانی لا بدەم و پەیامەکەیم بەڕێک و تەواوی نەگەیاند جا ئێوە بەم هەڵوێستەتان جگە لە خەسارت مندی بۆ من هیچ سوودێکی ترم پێناگەێنن. ئەی خزمەکانم، ئەمە وشترەکەیە کە لەلایەن خوداوە کراوە بە معجزە و نیشانەیەکی تایبەت لەسەر دەسەڵاتی خۆی و ڕاستی پێغەمبەرێتی من جاوازی لێبهێنن با لە زەوی خوددادا بلەوەڕێت بە نیازی خراپەوە دەستی بۆ نەبن ئەجینا سزایەکی نزیک دەتانگرێت یەکسەر چوون سەریان بڕی جا ساڵحیش پێی وتن ڕابوێرن لە ماڵ و مەنزڵی خۆتاندا بۆ ماوەی سێ ڕۆژ دوای ئەو ماوە دیاری کراوە تیا دەچن و ئەوەش پەیمانێکە و هەرگیز بە درۆ ناخرێتەوە جا کاتێک فەرمانی ئێمە هات و بڕیاردرا لە کاتی دیاری کراودا و ئەوە ساڵح و ئەوانەی بڕوایان هێنابوو لەگەڵیدا ڕزگارمان کردن بە میهرەبانی و بەزەیی خۆمان لەسەر شۆڕی ئەو ڕۆژەش پەناماندان بەڕاستی پەروەردگارت هەر خۆی خاوەنی هێزە و باڵا دەستە. جا و دەنگە سامناکەی بووە هۆی تیاچوونیان هەموو ئەوانەی گرت کە تاوان و ستەمیان کرد و فەرمانبەرداری پەروەردگاریان نەبوون، سەرەنجام هەموویان لە شوێنەکانی خۆیاندا کەوتن بەڕووی زەویدا و تیاچوون لە بەرەبەیاندا. وەک ئەوەی کە هەر لەو شوێنەدا نەبووبن و تیایدا نەژیابن ئاگادارین بەڕاستی هۆزی ثەمود بێ بڕوا بوون بە پەروەردگاریان و بێوەفا بوون بەرامبەری ئاگادار بن بڕیاری دووری لە بەزەیی خوددا درا بۆ هۆزی ثەمودیش سوێن بە خوددا بێگومان وەفدێکی ڕەوانەکراوی ئێمە لە فریشتە هاتنە لای ئیبراهیم بە مژدەوە مژدەی بوونی منداڵێک و وتیان سڵاوی خوات لێبێت ئەمیش وتی سڵاوی خودا لە ئێوەش دوای بەخێرهاتنیان ڕۆیشت و جا زۆری پێنەچوو گەڕایەوە بە گۆشتی گوێرەکەیەکی برژاوەوە جا کاتێک ئیبراهیم بینی دەستی بۆ نابن کارەکەیانی بەنا ئاسایی دانا و لە دڵی خۆیدا لێیان ترسا ئەوانیش هەستیان پێکرد و وتیان مەترسە بەڕاستی ئێمە نێردراوین بۆ لای قەومەکەی لووت لەو کاتەدا خێزانەکەی وەستابوو یەکسەر پێکەنی جا خدای گەورە فەرمووی ئێمەش مژدەمان دایە کە ئیسحاقت پێدەبەخشین و لە دوای ئەویش یعقوب لە نەوەی ئیسحاق دێتە دنیاوە خێزانی ئیبراهیم وتی وەی ڕۆ شەرمەزار خۆم چۆن منداڵم دەبێت من پیرم و ئەمەش مێردەکەمە پیر و بە ساڵا چووە بەڕاستی ئەمە شتێکی سەرسوڕهێنەرە فریشتەکان وتیان ئایا سەرسام دەبیت لە فەرمان و کاری خودا؟ ڕەحمەت و بەرەکەتی خوداتان لەسەر بێت ئەی خێزانی ئەم ماڵە پیرۆزە بێگومان خدای گەورە کاری وا دەکات و چونکە هەمیشە و زاتە سوپاس کراوە و خاوەنی بەرزی و دەسەڵاتیشە جاکاتێک ترسەکە لە دڵی ئیبراهیم دەرچوو هێمن بۆەوە و مژدەکەشی بۆ هاتبوو اینجا دەستی کرد بە باسکردن و مجادلە دەربارەی قەومی لوت. بەڕاستی ئیبراهیم زۆر لەسەرخۆ و بەئارام و خەمخۆر و گەڕاوەیە بۆ لای خودا. فریشتەکان وتیان، ئەی ئیبراهیم واز بهێنە لەو باس و کێشەیە، دڵنیابە بەڕاستی پەروەردگارت فەرمانی داوە و کار تەواو بووە و بێگومان سزایەکیان بۆ هاتووە کە ناگەڕێتەوە. کاتێکیش وەفدی فریشتەکانی ئێمە هاتنە لای لوط ناڕەحەت بوو پێیان زۆر دڵتەنگ بوو چونکە لە شێوەی چەند لاوێکی پێکەوتوودا هاتبوون لە دڵی خۆی داوتی ئەمە ڕۆژێکی سەختە منی تێکەوتوو هۆزەکەشی بە بیستنی هاتنی ئەم میوانانە بە پەلە و بێ شەرمانە کشان بۆ لای پێشتریش کردارە خراپەکانیان دەکرد کاتێک لوط ئەم دیمەنە ناشرینەی بینی وتی ئەی خزمەکانم، ئا ئەوانە کچە کانمن و ئەوان پاک و خاوێنن بۆ ئێوە، وەرن لە ناو هۆزدا کێتان بەدڵە بە شێوەیەکی شەرعی و ڕەوا لێتان مارە بکەم، جا لە خودا بترسن و شەرمەزارم مەکەن لە ناو میوانەکانمدا، ئایا پیاوێکی ژیر و مەردتان تێدا نییە کە لە کاری ناڕەوای ئاوا جڵەوگیری بکات؟ ئەوانیش بێ شەرمانە وتیان، سوێند بە خودا بەڕاستی تۆ دەزانیت ئێمە هیچ حەقێکمان نییە بە کچەکانی تۆوە، بێگومان تۆش دەزانیت ئێمە چیمان دەوێت. لوط وتی، خۆزگە بەڕاستی هێزێکم دەبوو لە خۆتان بۆ بەرامبەری ناپاکەکانتان یان پەنایەکی بەهێزم دەست دەکەوت و دەڕۆیشتم بۆی تا تۆڵەتان لێ بکەمەوە و تەمێتان بکەم. میوانەکان وتیان، ئەی لوط! بەڕاستی ئێمە فریشتەی نێردراوی پەروەردگاری تۆین، ئەو تاوانبارانە هەرگیز ناگەنە لا تا بتوانن دەستدرێژی بکەنە سەر ئێمە و جاتۆ خاو و خێزانت لە بەشێکی شەودا دەربکە و کەس لە ئێوە لا نەکاتەوە و ئاوەڕ نەداتەوە جگە هاوسەرەکەت کەلاسارە و بەگوێت ناکات چونکە بەڕاستی ئەو سزایەی کە تاوان بارانی گرتۆتەوە ئەویش دەگرێتەوە بەڕاستی کاتی سزاکەشیان لە بەرەبەیاندایە. ئایا بەرەبەیانی ئەمشەو نزیک نییە؟ جا کاتێک فەرمانی ئێمە بۆ تیاچوونیان هات، شارۆچکەکەیانمان ژێرە و ژوور کرد و بە قوڕی سوورەوە کراوی وەک بەرد چین لەسەر چین بەربارانمان کرد. هەموو ئەو بەردانە دیاری کراو بوون لەلایەن پەروەردگارتەوە کە بدات بەسەر تەوقە سەری کێدا ئەم کارەسات و ئەم بەردبارانەش وەنەبێت زۆر دوور بێت لە ستەمکارانەوە، لە هەموو سەردەمێکدا کاتێک ڕۆدەچن لە تاوانکاریدا بۆ لای خەڵکی مەدیەنیش برا و کەسی خۆیان شعیبمان بە پێغەمبەرێتی ڕەوانە کرد ئەویش وتی ئەی خزمەکانم بەندایەتی خدا بکەن هیچ خدایەکی ترتان نییە جگە لەو هەروەها کەم و کوڕژ مەکەن لە پێوانە و کێشانەدا بەڕاستی من بە چاک دەتانبینم و ڕزق و ڕۆزیتان باشە و لە خۆشیدان، بێگومان من دەترسم ئەگەر لە فەرمانی خودا دەرچن، ئێوە تووشی سزای ڕۆژێک ببن کە گەمارۆتان بدات و لێی ڕزگار نەبن. ئەی قەوم و خزمەکانم! با پێوانە و کێشانتان تێر و تەواو بێت و بە دادپەروەرانە ئەنجامی بدەن، شتومەکی خەڵکی کەم نرخ مەکەن و فێڵیان لێ مەکەن و خراپەکاری مەکەن لە زەویدا و تۆوی خراپە مەچێنن، ئەوەی خودای گەورە بۆتان دەهێڵێتەوە لە قازانج و حەڵالی کردووە بۆتان ئەوە چاکترە لە زۆرێکی حەرام ئەگەر ئێوە ئیماندار بن منیش لێ پرسراو نیم بەرامبەر ئێوە بەڵکو و حەق و ڕاستیتان پێ ڕادەگەێنم خەڵکەکە وتیان ئەی شعیب ئایا نوێژەکەت فەرمانت پێدەکات کە ئێمە واز بهێنین لەوەی باو باپیرانمان پەرستویانن یاخود لە ماڵ و سامانماندا بە ئارەزووی خۆمان چیمان بوێت بیکەین و بەڕاستی تۆ زۆر هێمن و خاوەن ژیریت وا دیارە گاڵتەیان پێکردووە یان قەناعەتیان بە ژیری و لەسەرخۆیی بووە و سەریان سوڕماوە لەوەی کە دەیەوێت لە داب و نەریتی باو و باپیران دەربچێت شوعەیب وتی ئەی قەوم و خزمەکانم هەواڵم بدەنێ ئەگەر منتان بینی و بۆتان دەرکەوت کە لەسەر بەرنمەیەکی ڕێک و ڕۆشنم لەلایەن پەروەردگارمەوە و هەر لەلایەن خۆشیەوە ڕسق و ڕۆزی جوان و باشی داومەتێ منیش نامەوێت قەدەغەی شتێکتان لێ بکەم کەچی خۆم وەک ئێوە نەکەم چی بە ئێوە بگەێنم خۆم لە پێشدا ئەنجامی دەدەم من هیچم ناوێت تەنها چاکسازی نەبێت بە گوێرەی توانام ڕێخستنی کارم بەدەستی کەس نییە بەدەستی خوددا نەبێت پشت و پەنام هەر بەو بەستووە و هەر بۆ لای ئەویش دەگەڕێمەوە. ئەی قەوم و خزمانم، ناکۆکی و دژایەتیتان لەگەڵ مندا واتان لێ نەکات ئەو ئایین و بیر و باوەڕەی هێناومە لەلایەن خوداوە بە درۆی بزانن و جا وکاتە ئەوەی تووشی هۆزی نوح و هود و ساڵح بوو تووشی ئێوەش ببێت. خۆ هۆزی لوط لێتانەوە زۆر دوور نییە. داوای لێخۆشبوونیش لە پەروەرگارتان بکەن و واز بهێنن لە تاوان و خراپەکاری و پاشان بگەڕێنەوە بۆ لای خوددا بێگومان پەروەردگاری من زۆر بەبەزەی و میهرەبانە زۆر بەسۆز و دلۆڤانە خزمانی نالەبار وتیان ئەی شعیب ئێمە تێناگەین لە زۆر بێ و باسانەی کە تۆ دەیڵیت ئێمەش بەڕاستی تۆ بەلاواز دەبینین لە ناو خۆماندا وا دەزانین ناتوانیت بەرەنگاری ئەم هەموو خەڵکە بکەیت ئەمەی تۆ باسی دەکەیت پێویستی بە هێز و توانایەکی زۆر هەیە و خۆگەر خزمەکانت نەبوایە بەردبارانمان دەکردیت و نەبێت تۆ هیچ توانا و دەسەڵاتێکت هەبێت بەسەرماندا شعیب وتی ئەی هۆز و خزمانم ئایا کەس و کارم بەلای ئێوەوە بەتوانا و دەسەڵاتترە لە خوددا لە کاتێکدا ئەو زاتتان فەرامۆش کردووە و گوێنادەن بە فەرمانەکانی بەڕاستی پەروەردگارم ئاگادارە بەوەی ئێوە ئەنجامی دەدەن ئەی هۆز و خزمانم ئێوە کاری خۆتان بکەن چەندە تواناتان هەیە منیش کاری خۆم لەسەر بەرنامەی خۆم ئەنجام دەدەم لەمەودوا دەردەکەوێت و دەزانن کێ سزای بۆ دێت و سەرشۆڕی دەکات چێش درۆزنە ئێوە چاوەڕێبن بەڕاستی منیش لەگەڵتاندا چاوەڕێم کاتێکیش فەرمانی ئێمە هات بۆ تیاچوونیان شعیب و ئەوانەی بڕوایان هێنابوو لەگەڵیدا بەهۆی بەزەی و لطفی خۆمان ڕزگارمان کردن و دەنگ و نرکەی تیاچوون تاوان کار و بێبڕواکانی گرتەوە و جا هەموان لە شوێن جێگەی خۆیاندا تیاچون و بە چۆکدا هاتن لە بەرەبەیاندا هەروەک لەوێ نەژیابن، ئاگادار بن دەک مەدیەن لەوەو لاتر بچێت هەروەک ثەمود لەوەو لاتر چوو. سوێندیش بێت بێگومان موسا پێغەمبەرمان نارد بە چەندەها بەڵگەو فەرمانی دروستەوە، هاوڕێ لەگەڵ موعجیزەو شتی سەرسوڕهێنەری ئاشکرادا. بۆ لای فیرعەون و دار و دەستەی کەچی خەڵکەکە شوێن فەرمانی فیرعەون کەوتن لە کاتێکیشدا کە کار و فەرمانی فیرعەون هەرگیز ڕاست و دروست و ژیرانە نەبوو بەڵکو ستەمکار بوو خۆی بە خودا دەدایە قەڵەم لە ڕۆژی قیامەتیشدا فیرعەون پێش قەوم و شوێنکەوتوانی دەکەوێت و ئینجا دەیان باتە ناو ئاگری دۆزەخ ئای چەند خراپە و چونە ژوورەوەیە و ئەو شوێنەی دەچنە ناوی ئەوانە لەم دنیادا نەفرین و دەنگ و باسی خراپ شوێنیشیان خەرە لە ڕۆژی قیامەتیشدا بەشیان هەر دووریە لە ڕەحم و بەزەیی خودا و ئای چەندە خراپە ئەو بەخشینەی پێیان بەخشراوە ئەوەی کە باسکرا هەندێک بوو لە هەواڵی خەڵکی ئەو شار و شارۆچکانە بۆت دەگێڕینەوە هەندێک لەو شار و دێهاتانە ماون و هەندێکی تری بە تەواوی وێران بوون. ئێمە ستەممان لێ نەکردن و بەڵکو هەر خۆیان ستەمیان لە خۆیان کرد. ئەوسا ئەو پەرستراوانەیان کە لە جیاتی خودا هاواریان لێ دەکردن فریای هیچ شتێکیان نەکەوتن کاتێک فەرمانی پەروەردگاری تۆ هات هیچیان بۆ زیاد نەکردن جگە لە تیاچوون نەبێت. ئا بەو شێوەیەش تۆڵەسەندنی پەروەردگاری تۆ کاتێک تۆڵە دەسێنێت لە خەڵکی شار و دێهاتەکان لە حاڵێکدا کە یاخی و ستەم پیشە بوون بەڕاستی تۆڵەسەندنەکەی زۆر بە ئێش و بەهێز و توندە بێگومان لەو بەسەرهاتەدان نیشانە و پەند و ئامۆژگاری هەیە بۆ کەسێک لە سزای ڕۆژی دوایی بترسێت ئەوە ڕۆژێکە کە خەڵکی بۆی کۆدەکرێنەوە ئەوە ڕۆژێکە خەڵکی هەموو ئامادەکراون و هەمووان لەبەر چاوان دەبن تێیدا ئێمە بەرپابوونی ئەو ڕۆژە دواناخەین مەگەر بۆ کاتێکی کەم و سنووردار نەبێت ئەو ڕۆژەی کە ئەو ڕووداوە پێش دێت مەگەر خدای گەورە مۆڵەت بدات ئەجینا کەس بۆی نییە قسە بکات ئەوسا خەڵکەکە دەبنە دوو کۆمەڵ کۆمەڵێک بەدبەخت و چارە ڕەش کۆمەڵێکیش بەختەوەر و کامەران جا ئەوانەی بەدبەخت و چارە ڕەش بوون ئەوە لە ناو ئاگردان هەناسە هەڵمژین و هەناسە دانەوەیان زۆر سەخت و دژوارە بۆ هەمیشەش تیایدا دەمێنەوە تا ئاسمانەکان و زەوی هەبێت کە ئەویش بۆ هەتا هەتایی دروستکراوە لە قیامەتدا و مەگەر پەروەردگارت ویستی گۆڕانکاری هەبێت بەڕاستی پەروەردگارت کارایە بۆ هەر شتێک بیەوێ ئەوانەشی کە کامەران و بەختیار کراون ئەوە لە بەهشدان بۆ هەتا هەتایی تێیدا دەمێنەوە هەتا ئاسمانەکان و زەوی هەبێت ئەویش کە بۆ هەتا هەتایی دروستکراوە لە قیامەتدا مەگەر پەروەردگارت ویستی گۆڕانکاری هەبێت ئەمەش بەخششێکە هەرگیز کۆتایی نایەت جا هیچ لە گوماندا مەبە لە پوچەڵی و بێسوودی ئەوەی ئەو بێ بڕوایانە دەیپەرستن و شوێنی کەوتون ئەوەی دەیپەرستن هیچ نییە جگە وێنەی ئەوە نەبێت کە باو باپیرانیان پێشتر دەیان پەرست بێگومان ئێمە بە تێر و تەواوی بێ کەم و کوڕی پاداشتی کار و کردەوەیان دەدەینەوە سوێن بە خوددا بەڕاستی ئێمە بەرنامەمان بە موسا بەخشی کەچی جیاوازی تێدا دروستکرا جا لەبەر ئەوە نەبوایە کە خدای تۆ بڕیاری داوە دادگایان دوا بخات هەر ئێستا دادگای دەکردن و تۆڵەی لێدەسەندن کەچی بەڕاستی ئەو بێ بڕوایانە هەر لە گوماندان لێی و خەڵکیش تووشی گومان دەکەن بەڕاستی هەموو ئەوانە پەروەردگارت پاداشتی کردەوەکانیان بە تەواوی دەداتەوە بێگومان ئەو زاتە زۆر ئاگادارە بەوەی ئەوان ئەنجامی دەدەن و دەیکەن ئەی محەممەد کەوا بوو چۆن فەرمانت پێدراوە هەروە بەڕاست و بەڕێکی فەرمانەکان بەجێبهێنە هەروەها ئەو کەسانەش لەگەڵ تۆدان و گەڕاونەتەوە بۆ لای خوددا و تۆ بەیان کردووە نەکەن لە سنووری فەرمانی خوددا دەربچن چونکە بەڕاستی ئەو زاتە زۆر بینایە بەو کردوانەی کە دەیکەن نەکەن مەیلی دڵتان لەگەڵ ئەوانەدا بێت کە ستەمیان کردووە و لە خودا یاخی بوون چونکە ئەو کاتە ئاگر دەتان سوتێنێت کەسیش جگەل لە خودا پشتیوانیتان نابێت لەوە دواش یارمەتی نادرێن نوێژیش بە چاچی ئەنجام بدە لە هەردوو سەری ڕۆژەوە کە نیوەڕۆ و عەسرە و لە سێ کاتەکەی شەویشدا کە مەغریب و عیشا و بەیانە نزیکن لە ئەمسەر و ئەوسەری ڕۆژەوە بەڕاستی کردەوە چاکەکان کردارە خراپەکان لادەبەن و گوناهەکان دەشۆنەوە ئەوە ئامۆژگاری و بیرخەرەوەیە بۆ ئەوانەی یادی خوددا دەکەن خۆشت بگرە و بە ئارام بە چونکە بێگومان خدای گەورە پاداشتی چاکە خوازان بەزایە نادات جا ئەوە بۆ لە ناو خەڵکی زمانی پێش ئێوەدا کەسانی ژیر و دیندار نەبوو کە بەرگریان لە خراپە و تاوان بکردایە لە زەویدا، مەگەر کەمێک نەبێت لەوانەی کە ڕزگارمان کردن لێیان، چونکە زۆربەیان لە سنووری فەرمانەکانی خودا دەرچوون و شوێن ڕابواردنی دونیا و ئارەزوو کەوتن، ئیتر بەو کردەوە ناشرینەیان چوونە ڕیزی تاوانباران و خراپکارانەوە. پەروەردگارت بە ستەم خەڵکی شار و دێهاتەکان لەناو نابات، لە کاتێکدا خەڵکەکەی چاکەخواز و چاکساز بن. خۆ ئەگەر پەروەردگارت بیویستایە ئەوە هەموو خەڵکی دەکرد بە یەک تاقم و کۆمەڵ بەڵام بەردەوامیش ئەو خەڵکە جیاوازن لە نێوانی یەکتردا لە ئاین و بەرنامە و بۆچووندا مەگەر ئەوەی بەزەیی پەروەردگارت گرتبێتیەوە هەر بۆ ئەو مەبەستەش خدای گەورە دروستی کردوون واتە بە شێوەیەک دروستی کردوون بتوانن ئازادی بیر و باوەڕ و بۆچوونیان هەبێت ئینجا ڕێگەی ڕاستیان پێ بڵێت و بۆیان ڕوون بکاتەوە و بڕیاری پەروەردگاری تۆ دەرچووە و تەواو بووە کە دۆزەخ پڕ دەکەم لە گرۆی پەری و خەڵکی ئەوانەی خۆیان شیاوی ئاگر دەکەن. ئەی محەممەد! هەموو ئەوانەشت بۆ دەگێڕینەوە لە چیڕۆک و هەواڵی پێغەمبەران، ئەوەی کە دڵی تۆی پێ دابمەزرێنین و دڵنیات بکەین، دڵنیاش بە کە لەم هەواڵانەدا حەق و ڕاستیت بۆ هات و بۆت ڕوون کرایەوە، هەروەها ئامۆژگاری و بیرخستنەوەی باشی تێدا بوو بۆ ئیمانداران. بەوانەش بڵێ کە ئیمان ناهێن و نیازیان وایە فەرمانبەرداری تۆ نەبن ئەوە لە شوێنی خۆتاندا کاری خۆتان بکەن و بەڕاستی ئێمەش هەمیشە خەریک دەبین و کاری خۆمان دەکەین بەردەوامیش چاوەڕێی دەرەنجامی کاری هەردوولا بکەن و ئێمەش بەڕاستی چاوەڕێین هەر بۆ خدایە نهێنی و نادیارەکانی ئاسمانەکان و زەوی هەموو کار و فەرمانیش هەر بۆ لای ئەو زاتە دەگەڕێتەوە دەی کەوابوو ئەو بپەرستە و تەنها پشت بەو ببەستە، هەرگیز خودای پەروەردگارت بێ ئاگا نییە لەوەی کە ئێوە دەیکەن و ئەنجامی دەدەن.